بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. تەنها ئەمەوێ بێمە سەرەوە ڕۆژباژێکت لێ بکەم. داوام لە برادەرەکەم کرد کە ئەو هات بە تەنها بەجێم نەهێڵێ و لەگەڵیدا کە ڕۆیشت زۆر بە گەرمیەوە داوای لێکردم تا لای ئەسانسۆرەکە بەڕێی بخەم بەمە لێی کەوتمە گومانەوە بۆیە هەتاکو ڕێکۆردەکە بەولاوە لەگەڵیدا نەچوو ئیتر لەوە دووە لە نیویۆرک نەمبینیەوە. لە ئەنجامی ئەو وتارە و قسانەدا کە بۆ کردنەوەی جەپەیەکی تری شەڕم کرد ژیانی کۆمەڵایەتیم لە نیویۆرک بەرە بەرە کەوتە تەنگەبەری ئیتر کەسی تر بۆ ڕابواردنی ڕۆژانی یەکشەمە لە دەوروبەری شار بانگی نەدەکردم لەوە دووە زۆر کەسی تر داوایان لێکردم لەبارەی مەسلەی جەپەی دووەمەوە لە ڕادیۆدا قسە بکەم یان گفتوگۆی دوو قۆڵی بکەم یان بچم لەم لاو لا محازرەدا بدەم یاخو لە جیاتی ئەم جەپەیە قسە بکەم بەڵام هەستم بەوە دەکرد کە بە تەواوی خۆم خستوەتە ناوگێژاوی سیاسەتەوە و کەوتمە پرسیار کردن لە خۆم کامیان لە دڵمدا کاریگەرتر بوون؟ گیانی ئەکتەری یان ئارەزووی بینەران؟ ئایا ئەگەر فیلمێکی دژ بە نازیەتم دەرنەکردایە قەت دەکەوتمام گێژاوە دۆن کیشۆتیانیەوە؟ ئایا ئەمە پۆپەی هەموو ناڕەزایی و دژایەتییە کە بەرامبەرم کرا بە فیلمی دەنگدار؟ وابزانم هەموو ئەم شتانە دەستیان لە مەسەلەکەدا هەبوو بەڵام لە هەموویان بەهێزتر ڕق و کینەم بوو دژ بە سیستەمی نازی. گەڕامەوە بۆ بێڤەرلی هێڵز و کەوتمە کارکردن لە داڕشتنی چیرۆکدا بۆ سێبەر و ڕاستی بەڵام پاش ماوەیەک دەستم لەمە هەڵگرت و کەوتمە نووسینی چیرۆک بۆ ڤێردۆ شتێکی سەیرە پیا و پاژەم هەموو خوار و ژوور و هەوراز و نشێوانە یەکسەر بکەوێ بەسەر خۆشترین قۆناغی ژیانیدا ئەمەیە کە شەو داهات سێبەر ون دەبێ و پاژەوە شەویش کۆتایی دێ و گرنگی هەتاو لە ئاسۆوە تاڵە تیشکی زێڕینی خۆی بە چوار دەوردا هەڵدەدا. پاش چەند مانگێک ڕۆژێکیان خاتو میناواڵز کە وەکیلێکی فلم بوو لە هۆڵیود تەلەفۆنی بۆ کردم کەوا کچۆڵەیەکی نیۆرکی لەلایە و وای تێدەگا زۆر بۆ دەوری بریجیت کە ئەکتەری سەرەکیە لە سێبەر و ڕاستیدا دەست دەدا منیش لەو کاتەیا لە فلیمی مسیۆ ڤێردۆدا باش نەدەڕۆیشتم چونکە چیرۆکەی زۆر بە ئاسانی نەدەکرا بوێنم بۆیە ئەمەم بە هەواڵێکی چاک دایە قەڵەم بە تایبەتی بۆ دووبارە بیرکردنەوە لە دەرکردنی سێبەر و ڕاستی و دواخستنی مسیۆ ڤێردۆ بۆ دەرفەتێکی تر تەلەفۆنم بۆ خاتوو واڵس کردەوە بۆ ئەوەی زیاتر شتم لەبارەی ئەو کچەوە پێ بڵێ لە وەڵامدا وتی. کچەکە ناوی ئۆنا ئۆنێڵە و کچی یۆجین ئۆنێڵی ڕۆماننووسی بەناوبانگە. بەر لەمە هەرگیز چاوم بە یۆجین ئۆنێڵ نەکەوتبوو، بەڵام لە ئارامی ڕۆمانەکانییەوە لە خۆمەوە وێنەیەکی زۆر بێڕەنگم لە مێشکمدا بۆ کچەکەی دروست کرد. هەر لەبەرئەمەش سەرزارەکی هەر ئەوەندەم لە خات واڵس پرسی، تۆ بڵێی ئەکتەری بۆ بکرێ؟ خاتوو واڵس وتی. بە هاوین نەختێ هاوبەشی لەگەڵ تیپێکدا کردووە لە ڕۆژهەڵات. بەڵام باشتر وایە خۆت تاقی بکەیتەوە ئەگەر ناشتەیە بکەویتە شەرمەوە ئێوارە وەرە بۆ ماڵی ئێمە ئەویش بانگەکەم پێ کۆنانی ئێوارەژە خۆین و ئەشتوانی لە نزیکەوە شارەزایی ببی دەمە ئێوارە زوو چووم بۆ ماڵی خاتوواس و کە چوومە ژوورەوە ئافرەتێکی جاهێڵم کەوتە بەرچاو کە بەتەنهایی لای ئاگردانەکەەوە دانیشتبوو هێشتا خات و واز نەهات بۆ ژوورەوە من خۆم پێی ناساند و وتم وابزانم خات و ئۆنیلی وانە ئەویش بزەیەکی کرد و بە پێچەوانەی ئەو وێنەیەوە کە من بەر لەوە لە مێشکی خۆمدا دروستم کردبوو ئافرەتێکی یەکجار جوانی سەلاری دڵڕفێن بوو بەدەم چاوەڕێکردنی خانە خوێکەمانەوە کەوتینە قسە و گفتوگۆ لەم کاتەیە خاتوواڵ ساتە ژوورەوە بە ڕسمی پێکی ناساندین و لەسەر مێزی نانخواردن هەرسێکمان و تیم دۆراندی بەڕێوەبەری کاروبارم دانیشتین و ئەگەر ئەوەندە باسی کاروباری فیلمسازیمان نەهێنایە گۆڕێ، بەڵام جاربەجارە بەلایدا تێپەڕمان هەر دەکرد. باسی ئەو کچەم کرد کە بۆ سێبەر و ڕاستی دەشێ، وتم دەبێ کچۆڵەیەکی زۆر گەنج بێ و خاتوو واڵز بێ یەک و دوو وتی، جا لە خاتوو ئۆنا باشترت دەست ئەکەوێ بۆ ئەم مەبەستە. ئەم تەمەنی نەختێ سەرو حەڤە ساڵە. کە وای وت دڵم خورپەیەکی کرد. ئەگەرچی دەورەکە یەکێکی جاهێڵی دەویست بەڵام شەخسیەتەکە زۆر گرنگ بوو ئەکتەرێکی گەورەتر و تەجرەبەدار تری دەویست بۆیە وا نەهاتە پێش چاوم کە بۆم بەستە بە کەڵک بێت و دەستم لێ شت دوای چەند ڕۆژێ خاتوو واڵز تەلەفۆنی بۆ کردم پرسی ئایا بەتەمای خاتوو ئۆنێڵ هەم یان نا چونکە کۆمپانیای فۆکس خەریک بوو لەگەڵی دا ئیتر ئالێرەدا بوو کەوتم بەڵێ بەتەمای هەموو پێکەوە عەقدمان ئیمزا کرد و ئەمە بوو بە سەرەتای بیست ساڵی ڕەبەق بەختیاری کە هیوادارم گەلێکی تر بخایەنێ کە لەگەڵ ئەونادا تێکەڵاویمان زیاتر بووین جا دەرکەوتچە ئافرەتێکی قسە خۆش و دڵفراوانە و ئەمە بوو ئەمای سەرسوڕمان بوو ئەو هەمیشە قسەی نەدەکرد تا نەیزانی باە بەرامبەر بیر و ڕای چییە ئەمە و گەلێ هۆی تر خستیان مە خۆشەویستیەوە لەگەڵیدا لە تەمەندا تازە چوو بووە هەژدەوە بەڵام دەبزانانی ئەقل و ڕفتاری هێو تەمەەن نین چونکە ئەو لە قاعدە بەدەر ئەگەرچی لە سەرەتادا لە جیاوازی نێوانی تەمەنی خۆم و ئەو دڵم پڕ بوو لە ترس و ئەو بە تەواوی باوەڕ و قەنەعەتەوە هاتووە مەیدانەوە بۆیە بە یەک دەنگ و یەک دڵ بڕیارمانە پاش وێنەگیری سێبەر و ڕاستی مارەی بکەم. یەکەم گەڵاڵی چیرۆکەم تەواو کردبوو خەریک بووم بۆ دەرهێنان خۆم ئامادە دەکرد و سەرکەوتنی فیلمەکە لە سەر ئەوە وەستابوو کە بتوانم ئەو دڕفێنیە نایابەی کە لەوەنادا هەبوو بە باشی بیهێنمە ناوێ. لەم کاتەیە جوان باری پەیدا بووەوە و بەو پەڕی شادیەوە بە تەلەفۆن بە نۆکەرەکەمانی وتبوو کە گوایە سکی سێمانگە بەڵام هەرگیز پەنجەی بۆ کەس درێژ نەکرد بوو من دڵنیا بووم لە خۆم بۆیە بە نۆکەرەکەم وت ئەگەر هات و هاتە دەوری ماڵ و کەوتە شەڕفرۆشتن ئەوە عیب بێت یان نە پۆلیسی لێبانگەکە بەڵام بۆ بەیانی بۆ پەڕی قۆزی و ئارایشتەوە هاتوو چەند جار بە دەوری ماڵەکە و باخچەکەی هات و چوو وام بۆ دەرکەوت کە ئەمە نەخشەیەک بوو بە قەستی وای دەکرد چونکە لە پاشدا بۆم دەرکەوت کە ئافرەتێکی ڕۆژنامەنووس کە لەگەڵ چارەسەرکردنی ئەم جۆرە گیرفتانەدا سەر و سەودای هەبوو ئامۆژگاری کردبوو کە بێ بۆ ماڵ و خۆی بەگرتن بدا. ناچار لی نزیک بووم و کەوت مەقسەکردن لەگەڵ یاو هەڕەشەم لێکەرەگەر واز نەهێنێ ناچار پۆلیس بانکەم کەچی ئەو لە پێکەنین بەولا وەڵامی نەبوو. ئیتر وام لێ هات دەرەتانم نەما بۆیە بە نۆکەرەکەم وت خێرا پۆلیس بانگ بکات پاش چەند سەعاتی ڕۆژنامەکان بەمان شێت ڕەشکرانەوە ئەوەی بۆ ڕسواکردن و حیابردنی من بەدەمیانە هاتبوو درێخیان لێن نەکردبوو چارلی ژنەکەی بە سکپڕی بەرەڵا کردووە و دوایی بەگرتیدا هەفتەیەک لەوە دو داوایەکی باوکایەتی لە دش هەڵگیرسێن ناچار لۆیدرایەتی پارێزەرمم بانگ کرد و پێم وت دوو ساڵیش دەبێ توخنێم ئافرەتە نەکەوتوم ڕای دەیزانی خەریکە بکەومە دەرهێنانی سێبەر ڕاستی بۆیە وای پێشنیازێکی کرد کە تا ماوەیەک دەست لەم هەڵگرم و ئۆناش بگەڕێتەوە بۆ نیویۆرک بەڵام هیچمان نەگوێماندایە ئامۆژگاری ئەو نەخۆشمان بە درۆ و دەلەسەی باری و مانشێتی ڕۆژنامەکان لێڵکرد بەر لەوە من و ئۆنا دوا بڕیارمان لەسەر ئەوەدا بوو کە ببینە هاوسەری یەکتر هەتا هەتایی بێکەوە بژین بۆیە بڕیارماندا ئەم ئێستا و هەر لەوێش جێبەجێی بکەین هاری کرۆکەری برادرم کە لەگەڵ دەستگای ڕۆژنامەنووسی هەرزدا کاری دەکرد هەموو شتە پێشەکیەکانی گرتە ئەستۆ واشمان بڕیاردا کە شتەکە بە بێدەنگی و بێ ئەوەی هەیت و هوت و قەرەباڵگیەکی زۆر دروست بکەین جێبەجێ بکەین. بە ڕۆژنامەیەکیشمان سپارد مەسەلەکە بۆ خۆی بڵاو بکاتەوە. لە کارپینتەریا کە دێیەکی شکۆلەی خامۆشی دەوروبەری سانتا باربارایە بۆ نام مارە کرد. بەڵام بەر لەوەی پسووڵەی. مارەکردنمان بدرێتە دەست، دەبوو لە شوێنێکی تایبەتی سەر بە شارەوانی سانتا باربارا خۆمان ناونووس بکەین. سەعادەشتی سەرلەبەیانی بوو. خەڵکی شارەکە تازە کەوتبوونە جموجۆڵ بە دوای فرمانی ڕۆژانەیانە لەم جۆرە حاڵنداندا عادەت وایە ئەگەر بووک یا زاوایەکێکی ناسراو بێ مامورەکە دەست بە زەنگێکی نیەنێ دادەنێ و ڕۆژنامەنووسان دێن بەسەردا و باس و خواسی خۆیان دەنووسن بۆیە تا لە دەستی باق و برێقی وێنەگرتن ڕزگار ببین واماندانا من لە دەرەوە چاوەڕێ بکەم تا ئونا خۆی ناونووس دەکات پاشەوەی کابرای مامور لەبارەی ناو و تەمەن و شتی ترە و لەوی پرسی ئینجاوتی دەی باشە ئەی کوڕی قۆزی دەستگیران لەکوێ کە چوومە ژوورەوە بەسە سلمانێکەوە تێمەی ڕوانی ئێ بەخوا سەیرە لەگەڵەوە شابەت زیەوە دەستی بە زەنگەکەیە هەرنا بەڵام ئەوەندەمان پەلە لێکرد بە جۆرێک لە دەرچووندا لوتمان بە لوتی ڕۆژنامەنووسەکانە تەقی و ئەو کاتەش کار لە کار ترازا بوو ئیتر خۆمان پستایە نا ئۆتۆمبیلەوە هەتا کار پێنتەریە یەک سەڵەف بۆی نەوەستای کە گەیشتینەوە ئەوە یەکە لەوێ بەهێمنی و بێ هیچ هەرا و سەریەشەیەک ئۆنا مارە بڕی. پاژەوەی گەڕینەوە سانتا باربارا و لەوێ خانوویەکمان بۆ دوو مانگ بەکرێ گرت و لەگەڵەوەشدا ڕۆژنامەنووسان لە وەخت و ناوەخدا داهاتن و لە دەرگایاندا بەڵام ئێمە خۆمان نیشان نەدەدا و بەو جۆرە ژیانێکی ئارامی بێ قڕە و ڕەمان بردەسە ئێواران لە شار دەردەچوین و وریایانە بۆ ئەوەی نەناسرێنەوە لا ڕێمان دەگرت و پیاسەی لەسەر خۆمان دەکرد زۆر جار دەکەوتمە ناو گێژاوێکی قووڵی خەمبارییەوە و هەستم بەوە دەکرد کە ڕقی گەلێکم بە تەواوی لە خۆم هەڵساندووە و ناوبانگی هونەری خۆم لەوتان. لەم جۆرە وەزعانەدا ئونا بە فریام دەکەوت و بە خوێندنەوەی چیرۆکی خۆش و سەرگوزشتەی خەمڕەوێن لە چنگی خەم دەری دەهێنا. لەگەڵ هەموو ئەمانەشدا ئەو دوو مانگە تا بڵێی خۆش و ڕۆمانتیکی بووین. کە گەڕاینەوە لۆس ئەنجلس برادێکم کە لە دادگای بەرزی وڵاتە یەکگرتووەکانە حاکم بوو هەندێ هەواڵی تا بڵێی ناخۆشی دامێ. ئەو بۆی گێڕامەوە کەوا کۆمەڵێک سیاسی دەستڕۆیشتوو لە نانخواردنێکا پێکەوە گرد بوونەتەوە و یەکێکیان درکاندوێتی کەوا داوێکی چاکم وەرناوەتەوە. برادەرەکە ئامۆژگاری کردم کە ئەگەر هاتوو ئەم قسەیە ڕاست دەرچوو تەنها پارێزەرێکی بچووک و هەرزان بگرم نەک یەکێکی گران. ئەم سیاسیانە لە لایەن کۆمەڵێک ڕۆژنامەی یەکجار بەهێزەوە پشگیریان لێدەکرا و ئەو ڕۆژنامانە وەکو دەڵێن ئاویان لە کەللەی سەری مندا دەخواردەوە. بەڵام دەوڵەتی فیدراڵی هێشتا هیچ کردارێکی خراپی بەرامبەر بە من نەخست بووە ڕوو لە هەمان کاتە داوایەکی مەدەنیم لەلایەن باریەوە لە دش کرابوو گوایە کە من باوکی و مناڵم کە لە سکی دابوو بەمە هیچ پەیوەندی بە دەوڵەتی فدراالیەوە نەبوو. پارێزەرەکەم داوای کرد خوێنی من و منداڵەکە تاقی بکرێتەوە و گەر دەرکەوت لە یەک ناچن ئەوە ئەمە بەشترین بەڵگەیە. منداڵەکەش لە من نییە. پاش ئەو هات و ڕایگەیاند کەوا لەگەڵ پارێزەری باریدا ڕێک کەوتوون کە ئەگەر من بیست و پێنج هەزار دۆلار بدەم بە باری ئەوا ئەو بە خوێن تاقیکردنەوەکە ڕازی دەبێ و ئەگەر ئەم تاقیکردنەوەی دەری خست کەوا من باوکی مناڵەکە نیم ئەوا داوای باوکایەتییەکە دەکێشێتەوە. لە پێشدا شتەکەم یەکجار بەلاوە خۆش بوو بەڵام ئەمەش وەنەبوو پشتی پێ ببەسترێ چونکە گەلێک کەس هەمان گروپی خوێنیان هەیە ئەو وتی ئەگەر لە خوێنی مناڵەکەدا جۆرێک دەرکەوێ کە نە لە هی دایکی و نە لە هی ئەو کەسە بێ کە باوکایەتی خراوەتە ملی ئەوە مانای ئەوەیە کە ئەم جۆرە خوێنە لە خوێنی کەسێکی ترە کە منداڵەکە بوو حکوومەتی فیدراالی لێکۆڵینەوەیەکی دەست پێکرد و دەستی کرد بە پرسیارکردن بە پشکنینی باری بێ ئەوەی بزانم ئەم جگەر سۆزەی ئەو بۆ ئەمەی بۆ چییە هەندێ برادر جیزڵە ناوێکیان بۆ هەڵدام کە پارێزەرێکی گەورە بوو لەگەڵ ئەوەدا برادەرەکەی دادگاش ئامۆژگاری کردبووم خۆم نەدەم لە قەرەیەم جۆرە پارێزەرانە قسەکەی ئەوم شکاندوو گرت. ئەمە هەڵە بوو. بە خۆڕایی خۆم وا دەرخست کە لە تەنگەبەرێکی یەکجار سەختدام. پاش لێکۆڵینەوە و بنجبناوان پشکنینێکی زۆر پارێزەرەکەی خۆم و ئەم گیزلەرە گەیشتنە ئەوەی کە حکوومەتی فیدراڵی دەیەوێت وای ئیسپات بکات کە من یاسای مانم شکاندووە چونکە بەر لەوە حکوومەتی فیدراڵی بۆ شکاندن و لەبەرچاوخستن و ڕیسواکردنی دوژمنە سیاسییەکانی خۆی ئەم یاسایەی کردبووە داردەست. ئامانجی بنەڕەتی ئەم یاسایە ئەوە بوو کە نەهێڵێ ئافرەت لە ویلایەتێکەوە بۆ ویلایەتێکی تر بۆ کاری سۆزانیەتی ببرێ و پاش ئەوەی کە کارخانە قەدەغە کرا ئەوەندە کاری پێ نەدەکرا. بەڵام لە کاتی پێویستدا بۆ ئازاردانی هاوڵاتیان هەر دەخرایە کار. ئەگەر کابرایە ژنێکی تەلاق بدایە و لە سنووری ویلایەتێک بۆ ویلایەتێکی تر تێپەڕی بکردایە و ئەگەر لەگەڵ ئەو ژنەدا سەرجێی بکردایە ئەوە بە شکێنەری ئەو یاسایە دەدرایە قەڵەم و دادگا بۆی هەبوو پێنج ساڵ حەپسی بکا. جا حکومەتی وڵاتە یەکگرتووەکانی ئەمریکاش دەیویست ئەم چەکە هەلپەرستانەیە دژی من بەکار بهێنێ. جگە لەم تۆمەتە بێ ئەساسە، حکومەت خەریکی داڕشتنی یەکێکی تر بوو بۆم و ئەمەیان لەسەر بیانوویەکی یاسایی ئەوەندە کۆن و لەکارکەوتوو دامەزرابوو کە خۆیان لە دواییدا ناچار بوون دەستی لێ هەڵبگرن. رایت و گیزلەر هەردووکیان هاتنە سەر ئەوەی کە تۆمەتەکان ئەوەندە بێ بناوان بوون کە پێویستیان بە هیچ سەڵتییەک نەدەکرد. بەڵێ. لێپرسینەوە دەستی پێکرد. دڵنیابووم کە مەسەلەکە تڕەکەڵەکی بەولا و هیچی تر نییە. چونکە باری لەگەڵ دایکیدا وەک زانیبووم ڕۆیشتبوونەوە بۆ نیویۆڕک. پاش چەند ڕۆژێک گیزلەر تەلەفونی بۆ کردم کە گوایە دراوم بە دادگا و لایحەیەکیان دوایی پێدەگا و خۆی لەبارەی ڕۆژی موحاکەمەکەی سەرەتاییەوە ئاگادارم دەکا. ئەو هەفتانەی کە دوابەدوای ئەو هەواڵە هاتن وەکو چیرۆکانی کافکا وابوون. خۆم لە جەنگێکی گەورەدا دەهاتە بەرچاو کە بۆ ئازادی خۆم چوارچاو کرابم. ئەگەر بێت و هەموو تۆمەتەکانم لەسەر ساغ بکرێتەوە ئەوا لەوانەیە حوکمی بیست ساڵ حەپسم بدەن. پاش گوێگرتنی سەرەتایی لە لایەن دادگاوەی تر دونیا جەژنی وێنەگران و ڕۆژنامەنووسان بوو. هەموو خۆیان کوتابووە ناو دایرەی مارشاڵی فیدراڵیەوە کاتێک کە خەریک بوون پەنجەیان دەگرتن بە کامی دڵی خۆیان وێنەیان گرت پرسیم ئەمانە مافیەمەیان هەیە مارشاڵوتی نە بەڵام چێ لە حەقی ئەمەرە دێ ئەمە قسەی کابراەک بوو کە بەنایە حکوومەتی فیدراڵیەوە قسەی دەکرد منداڵەکەی باری هاتە ئەوەی کەلکی خوێن وەرگرتنی پێوە هەبێ لەلایەن پارێزەرەکانی هەردوو لاوە دکتۆرێک هەڵبژێردرا و باری و منداڵەکەی و بەندە پێکەوە چوین بۆ ئەوێ. تاڵقەی داهاتوو بەخواتانە سپێرین.